چیرۆکی عەجیبی کوڕی بەدرەدین حەسەن شارەزا دوتی بەڵام کچەوە زیر مانگەکانی خۆی بردەسەر کوڕێکی بوو ئەدود مانگە لە جوانیدا چوو بۆ سەر باوکی چاوانیان بە کل ڕشت و بۆنی خۆشیان لێدا و ناویان نا عەجیب بەدایانیان سپار تاکو بەخێوی بکە ڕۆژان ڕۆشت و مانگان هات تاکو تەمەنی بۆ حەو ساڵان ئەمجا فەقیان بۆ گرت تاکو فێر خوێندنی بکە چوار ساڵ لە ماڵەوە پێی خوێنرا ئەمجا عەجیب کەوتە بەشەڕهاتن لەگەڵ هاوڕێیانی و ئەیوت من کوڕە وەزیری میسرم کێ وەکو منە هاوڕێکانیشی سکاڵیان بردە لای ئەو یاوەرەی چاودێری بوو لە دەست ئەجیب یاوەرەکەی پیلانی بۆ دانان کە سبێنێ هاتە ناویانەوە ئەوانیش بڵێن هەر کەسێ ناوی دایک و باوکی خۆی نەڵێ یاری لەگەڵ ناکەین چونکە ئەوانی ناوی دایک و باوکیان نەزانن زۆڵن ڕۆژی دواتر عەجیب هاتە نێو مناڵانەوە، ئەمجا یەکێکیان هاتە پێش وتی، ناوم ماجیدە، علیویە دایکمە و عیزەدین باوکمە. یەک لە دوای یەک خۆیان ناساند، کە سەرەک گەشتە سەر عەجیب وتی، ناوم عەجیبە، دایکم شاجوانە، باوکم شەمسەدینی وەزیری میسرە مناڵانیش پێیان وت باوکت وەزیر نییە عجیب وتی نەخێر وەزیر باوکی ڕاستەقی نەما مناڵان پێی پێکەنین ئەمجا پێیان وت لەبەرەوەی ناوی باوکت نازانی جێمان بهێڵە و یاریمان لەگەڵ مەکە مناڵان دەستیان کردە پێکەنین و بڵاویان لێکرد عجیبیش دەستی کردە گریان و هەنسک هەڵدان کە لە یاوەرەکەی پرسیوتی ئەوەی ئێمە ئەیزانین وەزیر باپیرەتە و باوکی دایکتە نەکو باوکی تۆ نەتۆ زانی باوکی چێنە ئێمەش چونکە کاتی خۆی دایک درابوو بە سەرکارێکی قەمور باوکی ناسراوت نییە و ئیدی قسەش بە مناڵانی هاوڕێت مەڵێ نابینیت کوڕی فرۆشیارەکە چۆن ناوی باوکی خۆی وت تۆیش باپیرەت وەزیری میسرە بەڵام باوکت ناناسین تۆ بێ باوکی کەمی بیر بکەرەوە کە ئەو گاڵتە پێکردنەی لە مناڵانی هاوڕێ و لە یاوەرەکەی بینی گەڕایەوە چوە لای دایکی بە گریانەوە بۆی جێڕایەوە ئەمجا لە دایکی پرسی چێ باوکمە دایکی وتی باوکت وەزیری میسرە کوڕە بە دایکی وت درۆم لەگەڵ مەکە وەزیری میسر باوکی تۆیە نەک باوکی من باوکی من چێە گەر ڕاستیشم پێ نەڵێیت بەم خەنجەرە خۆم ئەکوژم. کە دایکی ئەمەی بیست ئامۆزای بیرکەوتەوە دەستی کردە گریان بەم هۆنراوەیە کوڕی لاوان خۆیان شیرین کرد و چوونە دڵەوە جەرگیان نووساندین بە سکڵەوە بێ ئەوان هەوار چۆڵەوە نییە ئێمەش بە گریەی زۆر بە کوڵەوە کە ڕۆیشتیش خۆشی و شادیان بردین خەومان لوولە بە هۆی تەپا و تلەوە دایە و پڕمەی گریان، کوڕەکەشی بە دوایدا، وەزیر خۆی کرد بە ژوورەکەیدا، کە بینی هەردووکیان ئەگرین، خەریک بوو دڵی بوەستێ، پرسی ئەوە بۆ ئەگرین؟ دایکش، مناڵان چیان بە کوڕەکەی وتبوو بۆی گێڕایەوە؟ وەزیریش بەسەرهاتی خۆی و براکەی و ئەو دەمەقاڵەی بیرکەوتەوە، نەیەزانی ڕۆژگار چی بۆ حەشار داوە. ڕەوی شەمسەدین و عەجیب بەرەو ڕۆژهەڵات بۆ دۆزینەوەی بەدرەدینی برازای. هەر خێرا وەزیر هەستا و چووە دیوەخان پاشای بینی و هەواڵەکەی پێدا داوای لێکرد ڕێ پێبدا سەفەر بکە بەرەو بەسڕە و هەواڵی برازاکەی بپرسێ پێشی وت نامەی بۆ ئەو وڵاتانە بۆ بنووسێ کە لە هەر وڵاتێک برازاکەی دۆزیەوە بیهێنێتەوە، ئەمجا دەستی کردە گریان. پاشا بەزەیی پێدا هاتەوە و داخوازییەکانی بۆ بەجێ هێنا. وەزیر سوپاسی پاشای کرد و چووە بازاڕ پێویستییەکانی سەفەری کڕی، لەوانەی کچەکەی و کچەزاکەی پێویستیەتی. بۆ سبەینێ کەوتنە ڕێ. ڕۆژی یەکەم و دووەم و سێیەم بەڕێوە بوون، ئەمجا گەشتنە دیمەشق. بینیان پڕە لە ڕووبار و ڕەز و باخ هەر ئەڵێی ئەمەی بۆ وتراوە شەو ڕۆژێکی خۆشم بردە سەر دووباری ناکە جارێ دیقەدەر خوێندنی مەلان هاژەی شەتاوان گەواڵە هەور و سروەی بای سەحەر بێدەنگی شەوان ئامێزی کردین ڕۆژەکەی مەست و بێ ئاگا و خەبەر. وەزیر لە گۆڕەپانە چەولگەکەدا بار و بارخانی خست و بە پیاوەکانی وت، ڕەشماڵ هەڵدەن، دوو ڕۆژ لێرە ئەمێنینەوە تاکو بحەوێینەوە. دوای تەواوکردنی کارەکانیان پیاوانی کاروان چوونە شارەوە بۆ کڕینی شتومەکی پێویستی خۆیان، یەکێ ئەچووە گەرماو یەکێکی دی شتێ کڕی یەکێ شتێ فرۆشت هەندێکیان چوونە سەیری مزگەوتی بەنی ئومەیە کە لە دنیادا وێنەی نەبوو عەجیب و خزمەتکارەکەشی چوونە ناو شار بۆ سەیرکردن و گەڕان عەجیب ئەڕۆیشت و خزمەتکار بە دوایەوە خەڵکی شاری دیمەشقیش کە ئەو لاوە قۆز و جوانەیان وەک شنەی شەماڵ پێی ئەحاوانەوە و ئەگەشانەوە هەر بۆیە بەدووی کەوتن. هەندێک لە سەرەڕێیدا وەستابوون تاکو بیبینن. قەدەری خوا وابوو کۆیلەکە لەبەردەم دووکانی بەدرەدین حەسەنی باوکیدا وەستا. لەبەرئەوەی کاتی خۆی لە دادگا پیرەی خاوەن چێشتخانە کردبووی بە کوڕی خۆی، کە پیرەمرد هەموو سامان و دووکانەکەی بۆ بەدرەدین حەسەن مابۆوە. کە بەدرەدین حەسەن ئەم لاوە قۆزەی بینی بەلایەوە سەیر بوو، خوێنی کوڕ و باوکایەتی قوڵپی دا و چووە دڵیەوە. برنجی بە ڕووببە هەنار لێ نابوو، فەرمووی لە عەجیب کرد، گەورەم، گەورەمان کە و دڵمان مەشکێنە، کەمێک لە خواردنەکەمان خۆ. بێ ئەوەی پێ بزانێ چاوانی بە فرمێسک بوون، بیری سەردەمی خۆی و خەمی ئێستای کەوتەوە. کە عەجیب ئەمەی بینی ڕەحمی بۆی جوڵا سەیرێکی کۆیلەکەی کرد ئەمجا پێی وت لەوە ئەچێم خاوەن چێشخانەیە کوڕێکی لێ دابڕابێ با دڵی بدەینەوە و ببینە میوانی بەڵکو خوا بەزەیی بە منیش دابێتەوە باوکم بدۆزمەوە. کۆیلەکە وتی باشە چۆن ئەبێت کوڕە وەزیر چێشتی بازاڕ بخوا ئاخر لە ڕێگا بەم دارە خەڵکم لێ دوورخستویتەتەوە ئێستا چۆن لەم دووکانە دڵنیا بم؟ کە بەدرەدین حەسەن ئەمەی لە کۆیلەکەی بیست سەری سوڕما، چاوانی پڕ بوو لە فرمێسک. عەجیب ڕووی کردە کۆیلەکە وتی، دڵم وایەوێ. کۆیلەکە وتی، واز لەم قسانە بێنە، مەچۆ دووکانەکە. لەم کاتەدا باوکی عەجیب بە کۆیلەکەی وت، پیاوی باش، بۆچی دڵم ئەشکێنی و نایەنە ژوورەوە، ئەی قۆزاخی لۆکەی دڵ سپی و بێگەرد؟ ئەی ئەو کەسەی ئەم شعرەت بۆ وتراوە خۆی لە کە پێکەنی وتی چیم پێدا هەڵدراوە بەدرەدین حەسەن ئەم شعرەی وت گەرخ و ڕەوشتی باشت نەبوایە کۆشکی شاهانت نەئەبووە سایە سەیرام کوڕە خزمەتکارێکە فریشتەی ئاسمان بۆی بەنزایە کۆیلە بەدڵی بوو بۆیە لەگەڵ عجیب چوە چێشخانەکەوە برنجی ڕوبە هەنارەکە بە کەرەی مەشکەوە لێنرابوو گوێز و بادامی تێکرابوو کە عەجیب و کۆیلە دەستیان بە خواردن کرد بەدرەدینیش زوو زوو ئەیوت عافیەتان بێ عەجیب بە باوکی وت دانیشەو لەگەڵمان خۆ بەڵکو خوا شادمان بکا بەوەی کە ئەمانەوێ بەدرەدین ژوتی کوڕە کەمەڵەی لە خۆشەویستت دابڕاوی عەجیب وتی بەڵێ مامە ئەو دابڕانەت دڵی سوتاندوم من لە باوکم دابڕاوم خۆم و باپیرەم بە شوێنی داوێڵین شارانی بۆ گەڕین داخی بە جەرگم خۆزگە پێی شادەبوومەوە ئەمجا کەوتە گریان و هەنسکدان ئەوانیش لەگەڵی داگریان هەمویان تێریان خوارد ئەمجا هەردووکیان لە چێشخانەکە چوونە دەرەوە بەدرەدین وا هەستیە کرد ڕەوانین لەگەڵ یانە چۆتە دەرەوە بۆیە ئەمیش دوکانەکەی داخست و شوێنیان کەوت پێش ئەوەی لە دەروازەی شار دەربچن بەدرەدین پێیان گەشتەوە کۆیلەی خەسێنرا و لای کردەوە خاوەن چێشخانەی بینی لی پرسی چییە بەدرەدین پێیوت کە چوونە دەرەوە هەستم کرد ڕۆحی منی ژەچێتە دەرەوە بۆیە وتم منی شتێکم لە دەرەوەی شارە با بۆی بچم جا شوێن ئێوە کەوتم کۆیلەی خەساو تووڕە بووتی ئالەمە ترسام ئەو چەند پارووە بوو بە نەگبەتی بۆمان، ئەوەتا هەنگاو بە هەنگاو شوێنمان کەوتووە. عەجیب لای کردەوە چێژلێنەری لە دوای خۆیەوە بینی. سوور هەڵگەڕا تووڕە بوو، بە خزمەتکارەکەی وت، وازی لێ بێنە با بەڕێی موسوڵماناندا بڕوا، کە گەیشتینە دەوارەکانمان و هەر بە شوێنمانەوە بوو ئەوا دەریەکەین. سەری داخست و خزمەتکارە بە دوایەوە. بەدرەدین حەسەن شوێنیان کەوت تا گۆڕەپانە چەولگەکە. لە دەوارەکانەوە نزیک بوونەوە لایان کردەوە ڕوانیان هەر بە دوایانەوەیە ئەمجا عەجیب تووڕە بوو ترسی ئەوەشی بوو کۆیلەی خەسا و چوونە ناو چێشخانەکە بۆ باپیری بگێڕێتەوە پێی ناخۆشە بڵێن چۆتە چێشخانەوە و چێژ لێنەر شوێنی کەوتووە لای کردەوە لوتی تەقی بە لوتیدا چێژ لێنەر ڕوحی تیانەما و ڕەنگی تێکچوو عجیب وای بینی ئەمە خائینە و ترسناک بەردێکی گرتە باوکی بەدرەدین کەوت و بوورایەوە خوێن بە ڕووخساریدا هاتە خوار، ئەوانیش بەرەو ڕەشماڵ بوونەوە و جیهانهێشت کە بە ئاگا هاتەوە لە دڵی خۆیدا وتی، تاوانی خۆم بوو، ناڕەوایە شوێنیان کەوتووم، ئەوانیش بە دوژمنیانم ئەزانن، گەڕایە دووکانەکەی و کەوتەوە کارکردن، دایکی کەوتە بیر، چاوەڕێی ویژدان مەکە لە فەلەک، لۆمەشی مەلە و عەدلی مەدە تەک. چێژ لە ڕۆژانی شادیت ببینە، خەم پشگوێ بخە و قەت نەتبێ گەرەک. ئەمجا کەوتەوە فرۆشتنی خواردنەکەی. بەڵام وەزیری مامی سێ ڕۆژ لە دیمەشق دامایەوە، ئەمجا بەرەو حومس بۆوە. لە هەر شوێنێک لایە دا ئەیپرسی، هەر ڕۆیشت تا گەشتە دیاربەکر. ئەمجا ماردین، دواتر موسڵ. هەر ڕۆیشت. تا گەشتە بەسرە ئەمجا چووە بینینی سوڵتان ئەویش زۆری ڕێز لێنا هۆی سەفەرەکەی لێ پرسی ئەویش چیرۆکی نورەدین عەلی وەزیری برای بۆ گێڕایەوە سوڵتان پێی داهاتەوە بۆیە پێی وت هاوڕێ ئەو وەزیری من بوو زۆرم خۆشەویست پانزە ساڵە بێ کۆچی دوای کردووە کوڕێکی لە دوا بەجێ ماوە کوڕەش هەر مانگێک مایەوە ئیدی ون بوو بەڵام دایکی کوڕەکە لای خۆمانە چونکە کچی وەزیری گەورەیە کە شەمسەدینی وەزیرەمەی بیست کە براژنەکەی ماوە سەلامەتە زۆر دڵی خۆش بوو وتی پاشا گیان ئەمەوێت ئەو ژنە ببینم پاشاش ڕێی پێدا و ئەویش چوو بۆ ماڵی براکەی کە سەرنجیدا براکەی بیرکەوتەوە کە لە نامۆییدا مردووە بە گریانەوە لاوانیەوە حاڵ و دەوروبەر خانووبەرەیە داڵان و ژوور و باخ و حەوشەیە خۆشەویستیمان بۆ هەوار نییە بۆ ئەو کەسەیە تێیدا نیشتەیە ئەمجا لە دەرگاوە چووە سەر حەوشە بچکۆلەیەک کە بە بەردە مەڕمەڕ داڕێژرا بوو بە وردی چاوی گێڕا بە دیوارەکانیدا ناوی نورەدینی پێوە بینی کە بە ئاوی ئاڵتون نووسرا بوو ناوەکەی ماچ کرد و بەسەری داگریا و بەو فرمێسکە قەتیسماوە لاواندیەوە بەم هۆنراوە لە خۆر پرس و بریسکەش هەرە پرسم بۆ هەواڵت بە پرسیاری گشت کەسم. چاوم لێک نا لولی تاسەتم شەوان بێ سەرو شوێن بێ ئاگام و بێ ترسم بە دابڕان مەیل بڕان مەحاڵە ئە ئێستاش تۆی ئومێد و فریاد ڕەسم ئەمجا ڕۆشت تا گەشتە ئەو هۆڵەی براژنەکەی لێبوو دایکی بەدرەدینیش لەو کاتەوەی کوڕەکەی ون ببوو کار و پیشەی هەرگریان بوو لە سوێ کوڕەکەیدا گۆڕێکی لە ماڵی خۆیدا بە بەردی مەڕمەڕ بۆ هەڵبەست بوو لە ناوەڕاستی ئەو هۆڵەدا ئەمیش گەشتە پشتی دەرکاکە گوێی لەم لاوانەوێ بوو قەشەنگی و جوانیت تخوا ئەی گۆڕی تەڕ و بڕیەکەی ئەویشت گۆڕی خۆ تۆ فەلەک نیت وا بە ئاسانی لە ئامێزت گرت مانگ و هەمخۆری لەو کاتەدا شەمسەدینی وەزیر خۆی کرد بەلای داو سڵاوی لێ کرد پێی وت کە برای مێردەکەیەتی ئەمجا هەواڵەکەی بۆ گێڕایەوە پێشی وت کە بیست ساڵ لەمەو پێش کچەکەم لە بەدرەدین مارە بڕیوە کچەکەی سکیل لە بەدرێدین هەیە تەنیا شەوێ چوونە پەردەوە پێکەوە بوون بۆ ڕۆژی دواتر بەدرەدین هون بووە ئێستاش کوڕەکەی بەدرەدینی لەگەڵدایە ئەو کوڕەزاتە و لە کچی منە براژنی کە ئەمەی بیست هەستا و کڕنووشی بۆ شەمسەدینی وەزیر برد وتی، هێندە بە تاسە و بە چێژ و تامێ مژدەی هاتنی ئێوەیان دامێ، مژدانەی خۆمم ئەدا، ویستبای کە بە منی دا، وەها ئاکامێ. وەزیریش یەکێکی نارد عەجیب بهێنێ. کە گەیشت براژن باوەشی پێدا کرد، دەستی کردە گریان. وەزیر وتی ئێستا کاتی گریان نیە کاتی ئەوەی خۆت ئامادە بکەی بۆ سەفەری میسر بەڵکو ئەمە خوایە لەوێ بە کوڕەکەت شاد ببیتەوە براژن وتی زۆر چاکە هەستا و چی بە نرخی هەبوو کۆی کردەوە کەنیزەک و خزمەتکارەکانیشی ئامادە کرد شەمسەدینی وەزیر چۆ لای سوڵتانی بەسرە و سوپاسی کرد و خوا حافیزی لێ کرد ئەویش هەندێ دیاری دایە بیدا بە سوڵتانی میسر ئەمجا کەوتنە ڕێ کە گەیشتە دیمەشق وەزیر دابەزی و دەوار و ڕەشماڵیان لێدا ئەمجا بە کاروانەکەی وت، هەفتەیەک لێرە ئەمێنینەوە تاکو هەندێ دیاری نەختینە بۆ سوڵتانی میسڕ بکڕین. عەجیبیش بە کۆیلە خەساوەکەی وت، لایەق، حەزم لە گەڕانە بە بازاڕدا، سەرێکیش لە چێژلێنەرەکە دەین چونکە خراپەمان بەرامبەری کرد. لایەقیش وتی بە سەرچاوان. ئەمجا لە دەوارەکان هاتنە دەرەوە و خوێنی بۆ باوکی جوڵە چووە دیمەشقەوە. گەڕان گەڕان تاکو گەشتنە دوکانی چێشتلێنەرە، کات پاشنیوەڕۆ بوو، چێشتلێنەر لە دوکانەکەدا وەستابوو، وا ڕێکەوتبوو کە ئەو ڕۆژەیش خواردنی برنج بە ڕوو بە هەناری لێنابوو. سەیری دەموچاوی کرد، شوێنی بەردەکەی پێوە بوو، بەزەیی پیاهاتەو پێی وت. سڵاوی خوات لێبێ ئەوە بزانە لای من شیرینیت کە بە درەدین سەرنجیدا هەستی بۆی بزوە سەری داخست هەر چەندی کرد نەیتوانە قسە بکە بۆ ئێسەری بڵند کردوتی ئەوەی کە حەزم ئەکرد بیبینم کە بینیم ڕوانیم بێسەر و شوێنم وەکو ڕێز سرم بۆ ئەو کە داخست دەرکەوت شەرمەکەی شوورەی هێنم ئەمجا پێی وتن دڵم بهێنەوە جێ بەوەی لە خواردنەکەم بخۆن ئەی لاو ئەوە بزانە کە ئەتبینم لێدانی دڵم خێراترە بێ بڕواب کە بێ ئاگا شوێنت کەوتبووم عجیبوتی تۆ لای ئێمە شیرین بوویت بۆیە خواردنەکەتمان خوارد تۆیش شوێنمان کەوتیت خەریک بوو ڕسوامان کەی ئێستاش نمەکت ناکەین تا سوێندمان بۆ نەخۆی کە دوایی شوێنمان ناکەوی وا مەزانە کە ئیدی ناتبینمەوە چونکە هەفتەیەک ئەمێنمەوە بۆ ئەوەی باپیرم دیاری بکڕێ بۆ شا بەدرەدین وتی بەسەر چاو ئەمجا چوونە چێشخانە و خاوەنەکەی برنجی ڕوب بە هەناری بۆ دانان عجیبوتی لەگەڵمان خۆ تاک و خوا دڵمان کاتەوە بەدرەدین زۆری پێخۆش بوو لەگەڵی خواردن ڕووکراوە و دڵی پێیانەوە بەند بوو عەجب وتی ئەی تۆ نەدوت پیاوێکی سەنگینم بۆچی هندە سەیرمەکەی کە بەدرەدین ئەمەی لە کوڕەکەی بیست ئەمەی وت لە دڵا جێ خۆت وا کردوتەوە گرەوی عشقی خۆت بردوتەوە تۆ بەهشتم بی نابێ بسووتێم کەوسەر لێوانتە بە برۆتەوە. سەعاتێک بەدرەدین خەریکیان بوو پاروی بۆ کردن کە تێریان خوارد هەستان حەسەنی بەسریش ئاوی کرد بە دەستیاندا خاولی ئاوریشمی بۆ هێنان دەستیان وش کردەوە ئەمجا گوڵاوی پیا پرژاندن هەریەکە و پیاڵەیە شەرابی بە مسک تێکەڵی پێدان و ئەوانی شەڵیاندا ئەمجا بەرەو دەوارەکانیان بوونەوە عەجیب باوەشی بە نەنکیدا کرد و ئەویش ماچی کرد. بەدرەدینی کوڕی بیرکەوتەوە هەناسەی کێڵکەشا و کەوتە لاواندنەوە. خۆزگە بە ئێوەش شا دەبوومەوە، دەست بە کەمەری ئارەزوومەوە. دڵ هەواداری تەنیا ئێوە بوو، بە مێژووی ئێستا و عومری زوومەوە. ئەمجا پرسی لە کوێ بوویت کوڕەکەم؟ عەجیب وتی لە دیمەشق بووم. نەنکی سفرەی ڕاخست و برنجی بە ڕوببە هەناری بۆ دانان. بە خزمەتکارەکەی وت دانیشە لەگەڵ عەجیب بخۆ. خزمەتکارەکە وتی بەخوا بۆمان ناخورێ. عەجیبیش هەرچەند لە چێشخانەکە زۆری خواردبوو پارویەک برنجی کرد و ئەمجا کردی بە ڕوببە هەنارەکەدا و خواردی. سەیری کرد زۆر شیرین نییە. وتی ئۆف لەم خواردنە ناخۆشە. نەنکێ وتی کوڕەکەم خۆم بۆم لێ ناوی چۆن خەوشی لێ دۆزیەوە ئەم خواردنە تەنیا بەدرەدینی باوکت نەبێ کەسی دی نازانێ لی بنێ عجیبوتی نەنە خواردنەکەت خراپە ئێمە ئێستا لە شار گەڕینەوە چێشخانەیەکمان دۆزیوەتەوە لەم خواردنەشی لێ نابوو کە بۆنت دەکرد دڵت دەکرایەوە ئەو برنجی بەڕوبە هەنارەی ئەو هەر حەز دەکرد بیخۆی ئەمەی تۆ هەر هیچ نیە لە بەرامبەریدا نەنە زۆر توڕە بوو لە خزمەت کارەکە پێیوت تۆ خۆی کوڕەکەمت خراپ کردووە هێندەی ئەم دوکان و ئەو دوکانە جێڕیت خزمەت کارە خەساوە کەوتی نەچوونەتە دوکانەکەەوە هەر سیرمان کردووە ئەجیبوتی نەخێر چوونەتە ناو چێشخانەکە و خواردنەکانی لە هینانکم خۆشترن نەنە چوە لای شوبراکەی و سکاڵای خۆی کرد خزمەتکارەکان بردە لای وەزیر ئەویش پرسی نەچوینەتە ژوورەوە دیسان عجیبوتی چوینە ژوورەوە برنج و ڕوب بە هەنارمان خوارد تاکو تێر بووین چێژ لێنەر شەرابێکی داینی بە شەکر و بەفرەوە وەزیر هێندەی تر تووڕە بوو ئەم جا بە خزمەتکاری وت گەڕاز دەکەی دانیشەنان خۆ لە بەرچاومان خزمەتکار لەسەر سفرە دانیشت پارووێکی بۆ نەخورا ئەمجا وتی گەورم لە دوێنێوە تێرم ئەمجا فەرمانی دا بە کۆیلەکانی دیوتی پالی بخەنم جا کەوتنە لێدانی ئەویش کەوتە هاوار هاوار ئەم جاوتی گەورم لێ مەدەن با ڕاستیەکەیت بۆ بگێڕمەوە ئەم جیاوازیان لێ هێنا و پاشاوتی ڕاز بڵێ وتی، لە چێشتخانەیەکدا هەمان برنجی ڕووت بە هەنارمان خوارد، گەورەم هێشتا خواردنی وا بە تام و چێژم نەخواردبوو، ئەمەی ئێرە هەر هیچ نییە لە بەرامبەریدا. نەنە بە توڕەیی وتی، کەوابووەبێ لەو چێشتخانەیە برنج بە ڕووت بە هەنارمان بۆ بێنی، با گەورەت بیخوا تا بەراوردیان بکا. ئەویش وتی بە چاوان. ئەمجا کەرەی پێستەی پیانارد و ڕەوانەی کرد، کە گەیشت بە چێژلێنەری وت، پیاوی چاک بە گرەومان لە سەر چێشتی برنج بە ڕوبە هەنارەکەت کردووە، ئەمە نیو دینار ئەوەش کەرە جوان لێ بنێ، چونکە لە سەر ئەم خواردنەت لێدانم خواردووە. بەدرەدین حەسەن دەستی کردە پێکەنین و وتی، ئەم خواردنە خۆم و دایکم نەبێ کەسی دی نازانێ لێی بنێ، ئێستا ئەو لە دوورە وڵاتە. ئەمجا کەرەی پێستەکەی جنی بە مسک و گوڵاو تەڕی کرد، چێشتەکەی ئامادە کرد، خزمەتکارەش خێرا خواردنەکەی بردەوە بۆ ڕەشماڵەکان، خستیە بەر دەستی دایکی حەسەن. دایکی بەدرەدین کە بۆنی کرد و لێی خوارد، لێنەرەکەی ناسیەوە، هاوارێکی کرد و بوورایەوە. وەزیر ڕەنگی زەرد بوو، ئاویان پرژان بە دەم و چاویدا، دوای سەعاتێک کە بە ئاگا هاتە وتی، ئەم برنجی بە ڕوب بە هەنارە تەنیا بە درەدینی کوڕ مەزانێ لێی بنێ گومانی تیا نییە ئەو لێی ناوە چونکە هەر خۆم و خۆی ئەزانین لێی بنێن خۆم فێرم کردووە کە وەزیرم قسەی بیست زۆر دڵخۆش بووتی ئای کە بە تاسەی بینینی برازاکەمەوەم بڵێ پێکشاد بینەوە لەخوا داواکارم ئەمجا فەرمانی دا بیست کەس بچن ئەو خاوەن چێشخانەیە بە چەفتەکەی خۆی قۆڵبەست بکەن و بیهێنن دوای ئەوەی کە چێشخانەکەی تێکەدەن بەڵام ئازاری خۆی مەدەن وتیان فەرمایشتە خۆشی سوار بوو بەرەو دیمەشق چوە لای جێگری والی دیمەشق نووسراوەکەی سوڵتانی دایە ئەویش ماچی کرد و خستێ سەرسەری ئەمجا پرسی ئەوەی مەبەستە کێیە ئەوی ژووتی چێژ لێ نەرێکە جێگری والی فەرمانی دا کە بچنە و پیاوە چێژ لێنەرە بگرن و بیهێنن پیاوانی چەکداری دەوڵەت چوون بەڵام تا ئەوان گەشتنە دوکانەکە تێکدرابوو شتەکانی ناوی شکابوون پیاوانی شەمسەدینی وەزیریش بەدرەدین حەسەنیان بردبوو چاوەڕی هاتنەوەی وەزیر بوون بەدرەدین حەسەنیش لە دڵی خۆی داوتی ئاخۆ چیان لەم برنجی ڕوبە هەنارەدا بینی بێ و ئاوای بەسەر من هێنا وەزیر گەڕای و فەرمانی گرتنەکەی پێبوو چوو ڕەشماڵەکە وتی بۆم بێنن. ئەوان بەدرەدین حەسەنیان بەدەستی بەسرا و بردە لای کە بەدرەدین حەسەن سەیری مامی کرد دایە پڕمەی گریان و پرسی گەورەم تاوانم چییە؟ وەزیر وتی برنجی بەڕ و بەهەنارت لێ ناوە. بەدرەدین حەسەن پرسی بۆچی شتی خراپی تێکرابوو کە بەو شێوەیە دوکانم بڕوخێن و خۆم قۆڵبەست بکەن؟ وەزیری مامی وتی ئەوە کەمترین سزاتە. ئەیژوتی تاوانەکەی خۆم پێ بڵێ وەزیر وتی هەر ئێستا وەزیر هاواری کرد وشترەکان بێنن شتەکان ئامادەکرا بەدرەدین حەسەن لە سنۆقێک نرا ئەمجا بار و بارخانە پێچرایەوە کاروان کەوتەڕێ تا ئێوارە بەڕێوە بوون دواتر لایەندا خواردنیان ئامادەکرد بەدرەدینیشان لە سنۆق دەرهێنا و تێریان کرد و خستیانەوە سنۆقەکە بۆ ڕۆژی دواتر کەوتنەوەڕێ تا گەشتنە وڵاتی میسر بەدرەدین حەسەنیان لە سنووقەکە دەرهێنا. وەزیر پێی وتەوە، تۆ برنجی بە ڕوو بە هەنارت لێ نابوو؟ ئەویش وتی، بەڵێ گەورەم. ئەمجا فەرمانی دا دارتاشێک بێنن. کە هێنایان، فەرمانی پێ دا لە تەختە یارییەکی مناڵانەی بۆ دروست بکا. بەدرەدین پرسی، چی لێ ئەکەی؟ وەزیر وتی، لە سێدارەت ئەدەم، دوایی بە بزمار یاریە تەختەکەت پێدا دائەکوتم، ئەمجا بە شار دائەگێڕم. بەدرەدین وتی، ئاخر لەبەر چی وام لێ ئەکەی؟ وەزیر وتی، برنجی بە ڕوبەهەنار چۆن بەبێ بیبەر لێنرێ، چێشتەکەت خراپ بوو. ئەویش وتی، هەر لەبەر ئەوەی لە بیبەری کەم بوو ئاوام لێ کەی گرتنەکەم بەس نەبوو ڕۆژی یەک ژەم خواردنم ئەدەنێ وەزیر وتی بیبەری کەم بوو سزاکەی کوشتنە بەدرەدین زۆری پێ سەیر بوو بەزەیشی بەخۆیدا ئەهاتەوە وەزیر لێی پرسی بیر لە چیەکەیتەوە بەدرەدین وتی بیر لەوانە کەمە وەکو تۆ کاڵفا من تۆ گەر تۆزێکت لە ژیری ببوایە ئەم کارت بەسەر من ئەهێنا وەزیر وتی پێویستە ئەشکەنجەت بدەین تاکو ئەو کارە دووبارە نەکەیتەوە بەدرەدین حەسەن وتی ئەمەی بە منت کردووە هەر سادەکەی ئەشکەنجەکەمە ئەوژوتی پێویستە لە سێدارە بدرەی دارتاشەیش بەدەم کارکردنەوە سەیری ئەکردن شەویان بەسەردا هەر خستیانەوە سندوقەکە مامی پێی وت سبێنێ شتەکان ڕوونەبنەوە ئارامی گرت تاکو زانی خەوی لێکەوتووە ئەمجا ئەسپێکیان بۆ هێنا و سنۆقەکەی خستە بەردەمی و بەرەو شار بۆ و لەوێشەوە بۆ ماڵی خۆیان ئەمجا کچەکەی خۆی بان کردوتی سوپاس بۆخوا بە ئامۆزاکەی خۆت شاد بوویتەوە هەستە کۆشک وەکو ئەو شەوەی کە تێیدا ئێرەی جێهێشت. کچە شەستا و بە خۆشییەوە مۆمەکانی داگیرسان و کاغەزی وەسیەتەکەی هەڵواسی و لەگەڵ باوکیدا شتەکانیان خستەوە شوێنی جاران. ئەو شەوی ئاهەنگە گەر هەر میوانێکی ئەو شەوە سەیری بکردایە هەستی بە ئاڵوگۆڕ ناکرد. ئەمجا وەزیر فەرمانی دا شاڵەکەی بخەنەوە جێگای جارانی، هەروەها خورجەکەی، ئەمجا بە کچەکەی وت، کە بەدرەدین هاتە ژوورۆ لێی بپرسە لە گەڕانەوەدا زۆرت پێ چوو؟ تا بەیانی بیدوێنە، دواتر مێژووەکەی پیشانەدەین. ئەمجا وەزیر بەدرەدینی لە سنووقەکە دەرهێنا و دەست و پێی کردەوە، بەدرەدین هەر خەبەری نەبۆوە، قەدەری خوا وابوو، تلێکی دا، ئیدی بە ئاگا هاتەوە خۆی لە داڵانێکی ڕووناکدا بینیەوە، بە خۆی وت، دیارە زیندەخەوە بینم. هەندێک ڕۆیشت دەرگای دووەمی بینی، سەیری ناوەوەی کرد، بۆی دەرکەوت ئەمە هەر ئەو کۆشکەیە کە کاتی خۆی لێی چۆتە دەرەوە، کورسی و پەردە و کولەکەی بووکەکەی ناسیەوە، شاڵەکەی سەری و شتومەکەکانی خۆی بینیەوە کە ئەمانەی بینی ڕەنگی تێکچوو ئەمجا ئەچوە پێش ئەهاتەوە دواوە لە خۆیە پرسی چییە بەخەبەرم یان نووسوم ئارەقی نێوچوانی ئەسڕیە و سەری سوڕما بوو لە دڵی خۆی داوت یەمە شوێنی بووکەیە ئێستا من لە کوێم خۆ لە سندوقدا بووم لە کاتێکدا ئەم ئەی بزڕکان کچی وەزیر وتی تازە بە ژوور مەکەوە تۆ زۆر درەنگە ڕاویتەوە کە ئەمەی بینی و ئەوانەی بیزوتی نەخێر زیندەخەوە بینم هەناسەیەکی هەڵکێشا کەوتە بیرکردنەوە لەوەی بەسەری هاتووە و سەری سوورما کە بینی ئەوە شاڵەکەیەتی و ئەوەش کیسەی هزار دینارەکەیەتی ئەمجا بەخۆی وت خوا ئەزانێ من زیندەخەوە بینم کچە وەزیر پرسی ئەوە سرت لە چی سوڕماوە سەر لە ئێوارەوە نەبوویت بەدرەدین حەسەن پرسی لەکەیەوە لە تۆ دابڕاوم ئەوی ژووتی خوا ئاگای لێت بێ ئەو شەوە بە ئیشێک چوویتە دەرەوە چیە ئەڵێی شێت بووی. بەدرەدین وتی تۆ ڕاست دەکەیت کەواتە من لە خەونمدا بیست ساڵی ڕەبەق لە دیمەشق چێشخانەم هەبوو هەر وەکو ئەوەی لاوێک هاتبێ بۆ لام کە لە مناڵە دەوڵەمەند دەچوو. بەدرەدین دەستی برد بۆ نێو چاوانی شکاوی شوێن بەردەکەی هەست پێ کرد ئەمجا وتی خاتوون دای بە نێو چاوانمدا ئەوە شوێنەکەیەتی هەر ئەڵێی خەو نەبووە ڕاستەقینە بوو. ئەمجا وتی ئێستاش هەر ئەڵێی ئەو کاتەیە کە تۆم بەجێهێشت و چووبوومە شاری دیمەشق بە بێ کڵاو و شاڵەکە و لەوێ بووبوومە چێشتلێنەر. ڕەنگی هەڵبزڕکابوو، دیسان وتی هەر وەکوو ئەوەی برنجی ڕووببە هەنارم لێ نابێت و بیبەری کەم بووبێ، لەوەش ناچێ لە خەودا ئەمانەم کردبێ. دەستی کردە گێڕانەوەی بۆ کچە وەزیر، بۆیە پرسی توخوا لەمانە زیاتر چیترت دیوە؟ دیسان بە درەدین وتی، ئۆو! خەبەرم نەبۆیەتەوە یاریە دارینەیەکیان بە سنگ دا بزما ڕێژە کرد ژنەکەی پرسی لەبەرچی ئەویش وتی لەبەرەوەی برنجی ڕوبە هەنارەکەم بیبەری کەم بوو دوکان و قاپ و قاچاخەکەمیان بەسەر یەکدا ڕوخاند و کاولیان کرد منیشیان خستە سندۆقێکەوە دار تاشیشان هێنا لە تەختە سێدارم بۆ دروست بکە تاکو پێیدا هەڵمواسن سوپاس بۆخوا کە ئەوانە لە خەونمدا بوون ڕاستەقینە نەبوون ژنەکەی بە پێکەنینەوەتی ئەمانەی وتت لە خەون ناچن لەوە ئەچن ڕاز بن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو.